شەهرەزاد وتی ئەوە حاڵی شا غەریب و براکەی بوو لەم لایشەوە سوپای ئیسلام بەرەو لای شا غەریب بوونەوە تاکو لەبەردەستیا بن و ئامادەی پەزێرایی بن کە هەواڵیان پرسی پێیان وتن سەرلەبەیانیەکی زوو لە کۆشک چۆتە دەر و ئیتر ناتۆتەوە سەرۆکایەتی سوپا کامیان بیست کەوتنە خۆیان هەر سەرکردە و بەرەو لایەک، کۆمەلێکان گەشتنە دۆڵی چاوان، کە بەو مێرگەدا گەڕان شمشێر و تیر و کەوانی غەریب و سەهیمیان دۆزیەوە ناسیانەوە ئەسپەکانیان لەو مێرگەدا گیایان خوارد زۆر گەڕان بێ سود بوو هەندێکیان پەنا بەخوا و حەزرەتی ئیبراهیم لێرەدا پاشا و براکەی ون بوون ئەمجا تیر و کەوان و شمشێر و ئەسپەکانیان بردنەوە و تەعزیان بۆ دانان تەتەرەکانیان ئامۆژگاری کرد کە پرسیاری هەرێمەکان بکەن لەو لایشەوە عەجیب هەڵاتووی براشی چووە لای شای عرب کوڕی قەحتان، ئەو شایی داڵدەی عەجیبی دابوو، دوو سەد هەزار جەنگاوەریشی خستبووە ژێر دەسەڵاتیەوە، هەواڵەکەی پێ ڕاگەیان کە غەریب و سەهیمی برای ون بوون، ئەمجا بە خۆی و سوارەکانیەوە ڕۆیشتن و پەلاماری شاری عوممانیان دا. جەمەرقان جەنگێکی ئازایانەی لەگەڵ کردن. جەنگاوەرانی ئیسلام زۆریان لێ کوژرا ناچار کشانە و ناو شاری عومان و دەروازەکانیان کڵۆم دا سوپاکەی عەجیبیش گەمارۆی شارەکەی دا دوانیوەڕۆ کلینجان و قورینجان سەرنجی ئەو شارەیان دا چۆن گاوران گەمارۆیان داوە ئارام بوون تاکوو شەو هات ئەمجا هەر یەکەو شمشێرێک هێنا درێژیەکەی دوانزە باڵ بوو گەر بە تاوێرە بەردیشدا بکێشرایە لەتی ئەکرد ئەمجا پەلاماریاندا هاواریان کرد اللە اکبر گرتن و ڕزگارکەر ئەم سەر و ئەو سەریان لە سوپای عەجیب گرت و کەوتنە کوشتنیان ئاگر لە کونە لوتیانەوە دەرەپەڕی سوپای عەجیب زۆر ترسان، شاخ و دەشت و دەریان لێ بوو بە سوپای دێوان، زۆر شڵەژان بۆیە کەوتنە ڕاکردن، ئەوەی کوژرا کوژرا، ئەوەشی فریای خۆی کەوت ڕای کرد و هەڵات، یەکەم کەس شا عەجیب خۆی بوو کە بە پەلە خۆی دەرباز کرد، ئەوانی تریش ڕەشماڵ و دەواریان کۆ کردەوە، شتومەکیان بار کرد و بە پەلە هەڵاتن. لە دوو سەد سەرباز تەنیا پەنجا هەزار سەربازی عەجیب ڕزگار بوون و هەڵاتن. ئەمجا هەردوو دێوەکە، کلینجان و قورینجان، بە شمشێرەکانیانەوە چوونە لای جەمرقان، سڵاوی شا غەریبیان پێ ڕاگەیاند وتیان ئێستا میوانی شا مرعشە لەگەڵ سەهیمی برای، شامرعش شای پەریان دوای چەند ڕۆژێک دێنەوە لای ئێوە ئەوانیش زۆر خۆشحاڵ بوون وتیان خۆش مژدە بن ئەی ڕەوانانی بەڕێز هەردوو دێوەکە گەڕانەوە بۆ لای شاغەری بوو هەواڵەکەیان پێڕاگەیان ئەوانیش سوپاسیان کردن شەهرزاد هەستی کرشە و درەنگ بوو بێدەنگ بوو چیرۆکی سەردانەکەی شامر عش و غەریب بۆ شاری یافق شەهرەزاد وتی شامر عش بە غەریب و سەهیمی برای وت حەزەکەم تۆزی ئێوە بە مەملەکەتەکەم دا بگێڕم و بچمە شاری یافبی کوڕی نوح پێغەمبەر غەریب وتی بە دڵی خۆت فەرمانی دا ئەسپیان هێنا و سوار بوون ئەمجا هەزار سوارەی دێوانیان لەگەڵ خۆیان دا برد کە بە سەر ڕووی دا ئەڕۆیشتن زنجیرەچیان کە گەیشتنە شاری یافب خەڵکەکە چوون بە پیریانەوە بەخێریان هێنان ئەمجا چوونە کۆشکی یافب کوڕی نوح پێغەمبەر لەسەر تەختی شاهانە لێی دانیشت کە لە مەڕ مەڕی کون کون بە شیشی زێڕین زەویەکەیشی بە جوانترین قوماشی ئاوریشمین ڕاخرابوو خەڵکێکی زۆر لە بەر کۆشکدا وەستابوون غەریب لەسەر بانیژەکە و تارێکی بۆ خوێندنەوە تای داهاتبوو ئەی نەوەکانی یافپی کوڕی نوح باو باپیرانتان چیان ئەپەرست ئەوان جوتیان باو باپیرانمان ئاگر پەرست بون ئێمەش شوێن کەوتوانی ئەوانین تۆیش ئاگاداری ئەم جاوتی ئاگریش دروست کراوێکی خوایە ئەو خوایی هەموو شتێکی دروست کردووە کە من بەمەمزانی بڕوام هێنا بەیەزدان دانەری زەوی و ئاسمان خۆی هەموو شت ئەبینێ خەڵکیشی بەخۆی نابینان ئیسلام ببن با سەلامەت ببن لە غەزەبی خوا لە ڕۆژی دواییدا ئەمجا مرعش دەستی غەریبی گرت و بردی بۆ ژووری چەک و جبەخانەکەی، یافب کوڕی نوح پێغەمبەر، غەریب زۆر سەری سوڕما لەو جۆرە چەکانە، ئەمجا شمشێرێک کە زنجیرێکی زێڕینی پێوە بوو سەرنجی ڕاکێشا پرسی ئەی پاشا ئەم چەکە هی کێیە؟ شا مرعش وتی ئەوە شمشێری یافب کوڕی نوحە کە شەڕی جنۆکە و دێو و ئادەمیزادی پێ کرد. ئەم شمشێرە جەردۆمی زانا دروستی کردووە، لەسەر پشتی هەندێ ناوی مەزن نووسراوە کە گەر بیکێشی بە کێوێکدا ئەیڕوخێنێ. بەم شمشێرە وترێ لەناوبەر، با دەمی زاد یان دێو و جنۆکەدا بکێشرێ لەناوی ئەبا. غەریب دەستی بۆ ئەو شمشێرە برد. مرعش وتی ئاگات لە خۆت بێ. شمشێرەی لە کالان ڕاکێشا پێوانەی کرد. درێژی دوانزە بز بوو. پانی سێ بز بوو. بریسکە یە هات و ڕەونەقی پەیدا کرد. مرعش سەیری کرد. زۆر بە ئاسانی هەڵیەسووڕێنێ. ئەو هەموو دێو و درنجە سەریان سووڕما. بۆیە شا مرعش وتی دەستی بە سەردا بگرە پیرۆزت بێ. ئای چەندین پاشایان و پاڵەوانانی ویستیان دەستی بە سەرا بگرن بەڵام دەستیان پێی نەگەیشت. سوار بە با بگەڕێین. ئەمجا بە کۆڵان و شەقامەکان داگەڕان. سەر دەرگاکان بە ئاوی زێڕ نەخشابوون، خانووبەرەکان چۆڵ بوون. ئەمجا چوونە باخەکانەوە. ئەو هەموو درەختە بەردارانەیان بینی، کانیا و ڕووباری ئاوی سازگار، ڕەز و باخ و گوڵ و گوڵزار، قومری و بولبول و کەناری، دڵان ئەبوون شێت و هار. تاکو ئێوارە گەڕان. هاتنەوە ناو شاری یافپوو، ئەو شەوە تێیدا مانەوە. سوپاش لەگەڵیاندا بوو. ئەوانیش چوونەوە سەر بازگە ئەو شەوە حەوانەوە. شەو غەریب وتی پاشای مەزن بیری هۆز و هاواریان و خێزانەکەمەکەم زۆر دەمێکە لێیان دابڕاوم. شامەعەش وتی پەلە مەکە بێت مانگێک لام بمێنیتەوە تاکو دیدە لە بینینت بحەوێتەوە. غەریب دڵی نەهات دڵی شا مەرعش بشکێنێ مانگێک لە شاری یافب مایەوە. ئەمجا شای پەریان خەڵاتێکی زۆری کردن چەندین پارچە زێڕی گران بەهای پێدان. نەختینەی زێڕینی جوان، چەند پارچە ئاوریشم نەخشاو بە ئاوی ئاڵتوون، چەندین بەردە ئەڵماس، گوڵاوی مسک و عەنبەر، ئەمجا تاجێکی شاهانەی بۆ غەریب بە کردن دا کە لە بەردی زمڕد مرواری دروست بکرێ نقێم و گۆی تێدا بنەخشێ. دیارییەکانیان بۆ شا غەریب و سەهیمی برای لە چەند بارێک پێچایەوە. شای پەریان فەرمانی بە پێنج سەد دێو دا بۆ سبەینێ ئامادە بن و شا غەریب و سەهیم ئەبەنەوە بۆ وڵاتی خۆیان. شەهرەزاد وتی پاشای دێ و درنجان بەرقان خاوەنی حەفتا هزار فریوی ژێر دەریایەن و خاوەنی شاری عقیق و تەلاری زێڕین بوو حکمڕانی پەنجا قولەیە کرد کە هەر قولەیەکی پێ هزار دێوی تێدا بوو ئەم جنۆکە و دێوانە ئاگرپەرست بوون، بڕوایان بە خوا نەبوو. شابەرقان ئامۆزای شامەرعشی شای پەریان بوو. هۆی هێرش هێنانەکەی ئەوە بوو کە دێوێ خیانەتی لە شامەرعش کرد و خۆی گەیاندە شاری عەقیق، کڕنوشی بۆ بەرقان برد و باسی ئیسلام بوونی شای پەریانی بۆ کرد. شابەرقان زۆر تووڕە بوو هاواری کرد، چۆن مەرعش پشتی لە ئایینی باو باپیرانی کردووە و ئیسلام بووە؟ ئەمجا سوێندی خوارد وتی بە حەقی ئەم دینەی خۆم ئەبێت ئەو ئامۆزایەم بکوژم و ئەو ئادەمی زادانەش هەلا هەلا بکەم یەکێکیان بە زیندوی ناهێڵمەوە ئەمجا ئیرهاتی جنۆکەی بان کرد حەفتا هزار پاڵەوانی لێ ئامادە کرد و خۆیان گەیاندە شاری جابرسان دەوروبەری شارەکە گەڕان ئەمجا بەرامبەر دەروازەکەی شارەکە دەواریان هەڵدا سەربازگان ئامادەکرد کە شامەرعش بەو گەمارۆی زانی چەند دێوێکی نارد هەواڵی بۆ بێنەوە دێوێکیان خۆی کرد بە ناو سەربازگەکەدا گرتیان و پرسیان تۆ چیت وتی من نوێنەری شامەرعشم ئەمجا بردیانە بەردەم بەرقانشا نوێنەرەکە کڕنوشی بۆ بردووتی هاتوم هەواڵی ئێوە ببەمەوە بەرقانشاوتی بڕۆ بڵێ بەرقانشایە هاتۆ تا میوانت نوێنەرەکە گەڕایە و پێی وت، شامر عژوتی، غەریب شا تۆ لێرە بە تاکو من ئەڕۆم بە پێشوازیەوە، لەم لایشەوە بەرقان پیلانی وا دانابوو کە لە دەوارەکەی خۆیدا ئامێزی بۆ شامر عژ کردەوە جنۆکەکانی دەورو بەر بیگرن و قۆڵبەستی بکەن. کە شامر عژ گەیشتە دەواری بەرقان باوەشیان بەیەکدا کرد، جنۆکەکان پەلاماریان دا و قۆڵبەستیان کرد. شامەرعش وتی، ئەمە چییە ئامۆزا؟ دێو بەرقان وتی، سەگی دێوان چۆن پشتت لە دینی باوو باپیرانت کرد و چوویتە سەر دینێک کە هیچی وای لێ نازانی؟ شامەرعش وتی، ئامۆزا کە سەرنجم دا دینی حەزرەتی ئیبراهیم ڕەوایە، ئەو دینانەی تر دروست نین و ناڕەوان. شا بەرقان پرسی کێ ئەم هەواڵەی بۆ هێنان و خستنیە سەر ئەو دینە نوێیە؟ شای پەریان وتی شا غەریب پاشای عێراق ئێستا لای خۆمە و زۆری ڕێز لێ ئەگرم. ئەمجا بەرقان شا سوێندی خوارد و وتی بە حەقی ئاگر و تیشکی تاریکی و ڕووناکی ئەو و ئێوەش ئەکوژم. ئەمجا لە زیندانەکەی خۆیدا زیندانی کرد. چیرۆکی جەنگی نێوان شا غەریب و بەرقان و دیل بوونی شەهرەزاد وتی کە ئیرهات دیلبوونی پاشاکەی خۆی بینی زۆر بە پەلەگەڕای و هەواڵەکەی گەیاندە شاغەریب ئەویش هەر زوو فەرمانی دا یەکێک لەو دوو ئەسپەی کاتی خۆی مرعش بە دیاری پێی بەخشیبوون بۆی زین بکەن، سەهیم چوو ئەسپەکەی بۆ ئامادە کرد و پێی وت، کاکە غەریب! چۆن ئەچیت بۆ ڕاوی دێوان؟ ئەویش وتی، ترسم نییە شمشێرەکەی یافت کوڕی نوح پێغەمبەر ئەبەم، پەنایش بە پەنای خوای گەورە و حەزرەتی ئیبراهیم ئەگرم، سواری ئەسپە خورماییەکەی بوو. کە ئەسپی دێوان بوو، چەک و قەڵغان و ڕمی برد، جەنگاوەرانێکی زۆری ئیرهاتیەکانی لەگەڵ بوو، کە هەموویان دێو بوون، جنۆکە بوون، سوپای بردە بەرامبەر سوپای گاوران لە دێو جنۆکەکان. شەیپووری جەنگ لێدرا. یەکەم کەس چووە گۆڕەپان شا غەریب بوو، شمشێری دەرهێنا لە کالان ئەبریسکایەوە، سەرنجی جنۆکە و دێوانی ڕاکێشا، شمشێری بەناوبانگی یافپی کوڕی نوح پێغەمبەر بوو، شا غەریب کەمێ شمشێرەکەی هەڵسوڕان و یاری پێکرد ئەم جا هاواری کرد اللە اکبر من پاشای وڵاتی عێراقم لە ئاینی حەزرەتی ئیبراهیم هیچ ئاینێکی ترم نییە کە بەرقان ئەمەی بیزوتی دیارە ئەم سوارە پاڵەوانە بووە کە ئاینی براکەمی گۆڕیوە بە حەقی ئاینی خۆم ئەبێت سەری ئەو غەریبە لە لەشی خۆی بکەمەوە ئەم جابراکەشم ئەخەمەوە سەر دینەکەی خۆم و هاوڵاتیانیش ئەگەڕێنەوە سەر ئاینی کۆنی خۆیان ئەمجا ڕمەکەی چەقاندە پشتی فیلەکەی کە سواری ببوو، فیلەکەش بە غار گەیشتە ناو گۆڕەپان، چووە نزیک شا غەریب وتی، ئەی سەگی ئادەمی زادەکان، کێ تۆی هێنایە ناو خاکی ئێمەوە، تاکو براکەم تووشی فەساد و خراپەکاری بکەی، خۆی و نەتەوەکەی لە ئاینی باوباپیرانیان هەڵبگێڕیتەوە؟ ئەمڕۆ دواڕۆژی ژیانتە. ئەمجا بەرقان ڕمێکی گرتە شا غەریب بەڵام سەری کرد داهاتەوە ڕمێکی تری بۆ هاویشت شا غەریب گرتیەوە و تێی گرت دای لە لای ڕاستی فیلەکەی ژێری لە لای چەپی پەراسۆکانی و دەرچوو فیلەکە کەوت و گیانی دەرچوو بەرقان وەکو دار خورما بەرەو زەوی ڕما ئەمجا دێوەکان هێرشیان هێنا پەریانی ئیسلام هاواریان کرد اللە و اکبر و پەلاماریان دان زۆریان لێ کوشتن غەریبی پاڵەوانیش لەم سەر و ئەوسەری جەنگەوە گۆڕەپانە گەڕا ئەمجا بانگی کلینجان و قورنجانی کرد ئادەی مرعش شای گەورەتان ئازاد بکەن کە ئازاد کرا هاواری کرد ئەسپە باڵدارەکەم بۆ بێنن لەگەڵ چەک و قەڵغانەکەم مرعشای پەریان دوو ئەسپی باڵداری هەبوو یەکێکیانی بەخشیبوو بە شا غەریب سوار بوون فڕین کۆمەڵەکەیشیان بە دوایاندا هاواریان ئەکرد اللە اکبر لە شاخەکاندا دەنگێ دایەوە دوای ئەوەی نزیکەی سی هەزار دێو و شەیتانیان لێ کوشتبوون شوێنیان کەوتن ئەمجا گەڕانەوە شاری یافپوو هەردوو پاشا لەسەر تەخت لێی دانیشتن داوای بەرقانیان کرد چونکە بە جەنگەوە کە سەرقاڵ بوون لە بەرقانی بەدیل ژیراویان نەپرسیبۆوە تومەز دێوێک بۆی ڕێگەکەوێ بەرقان ئەبینێت و ئازادیەکە ئەیبات بۆ هەر لایەک شەڕ و کوشتارە ناچار ئەیبات و ئەفرێت بۆ شاری عقیق و تەلاری زێڕین بەرقان لەسەر تەختی پاشایەتی خۆی وەکو جاران لێی دانیشێ ئەوانەی بە سەلامەت لەو جەنگە خوێناویە ڕزگارە بن و ئەگەڕێنەوە پیرۆزبایی سەلامەت بوونی لەکەن ئەویش توڕە بێت وەڵێ کامەیە سەلامەتەکەم سوپام تێکشکا، خۆم بەدیل گیرام، لەناو تیرە و هۆزەکانی جنۆکە و دێواندا شکام. ئەمجا ناردی بە شوێن تیرە و تایەفەکانی دەوروبەری شاردا کە هاتن، سوپایەکی لێ پێکهێنان نزیکەی سی و دوو هەزار جەنگاوەرە بوون، پێی وتن ئەمەوێت لە ماوەی سێ ڕۆژدا سوپایەک ڕێک بخەن و کە ئامادەی جەنگ بێت، وتیان بە سەرچاوان. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، شەهرەزاد وتی لەو لایشەوە مەرعشای پەریان تووڕە بووتی گەر سەد دێومان بکردە بە پاسەوانی بەرقان هەرگیز دەرباز نابوو بەڵام بۆ کوێ چێ لە چممان ئەمجا بە شاغەریبی وت براکەم ئەبێ ئەو بزانیت شابرقان لە تۆڵەسەندنەوەی خۆی بێدەنگ نابێ، بێگومان لەشکر پێک دێنێ هەڵمەتیان بۆ دێنێ، پێم باشە پێش ئەوەی خۆی کۆکاتەوە سوپاکەی تۆکمە بکاتەوە، ئێمە هەڵمەتی بۆ ببەین، تەخت و تاراجی تێک بدەین. شا غەریب وتی قسەیەکی باشە. شا مەرعش بە غەریبی وت براکەم تۆ بەرەو نیشتیمانی خۆت بگەڕێوە، ئەم جەنگە بەجێبهێڵە بۆ خۆم. شا غەریب وتی، جا ئەوە کەی ڕەوایە، لێرە ناڕۆم بەو خوایە هەڵمەتیان بۆ بەین، سووک ڕسوایان ئەکەین، هەر کەسێک لەو سوپای ئیسلام بوو هاتە سایە ئازادە و ماڤڕەوایە، بەڵام سەهیمی برام زۆر ناساغە و لاوازە، بینێرە بۆ شاری عەممان. هەر لەوێدا فەرمانی دا دیاری و خەڵاتەکانی سەهیم ئامادە بکەن و، با سەهیم بەڕێ بخەن بەرەو عەمان وتیان بە چاوان نامەی نووسی بۆ کرێکارانی مەملەکەت و کە هاتن و داوای سەرژمێری کردن وتیان ژمارەیان سەد و شەست هەزار کەسە کە هەموو شتەکان ئامادە کراون کاروان بەڕێ کەوت بەرەو شاری عەقیق و تەلاری زێڕین لە ڕۆژەڕێیەکدا ڕێگای ساڵێکیان بڕی ئەمجا گەشتنە دۆڵێکی زۆر خۆش و فەرمانی دا کاروان وەستا ڕەشماڵ و دەوار لێدرا لایاندا ئەو شەوە لەو دۆڵەدا بحەوێنەوە. بەیانی ئەو لەشکرە خەریکی بارکردن و ئامادەی سەفەرکردن بوون کە سوپای جنۆکە و دێوان پەلاماریان دان. جەنگ گەرم بوو. ڕۆژ ڕۆژی ڕاستەقینە بوو. ئازا ئەو کەسە بوو بجەنگێ، بەرگری لە خۆی بکا. لە هەردوولا کوژرا. شا غەریب کە هاوڕێی سەفەرەکەی سەهمی برای بوو، شمشێری ڕاوەشان وتی اللە اکبر، پەنای دا بە یەزدان. هەر کەللە بوو بەخڕی دا، ئەکەوت و ئەپەڕی. تاکو ئێوارە نزیکەی حەفتا هەزار چەکداری دێو و جنۆکە کوژران، ئەمجا تەپڵی دەستبەردان لە جەنگ و پێکدادان لێ درا. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. شەهرەزاد وتی کە سوپاکان لە یەک جیا بوونەوە، مرعشی شای پەریان و شا غەریب هەردووکیان شمشێرەکانیان پاکردەوە چونکە زیاتر لە دە هەزار دێو و درنجیان کوشتبوو. سوپاسی خۆیان کرد کە نەکوژراون. لەو لایشەوە شا بەرقان کە سەرژمێری سوپاکەی کرد بۆی دەرکەوت زۆریان لێ کوژراوە. ناچار سەرکردەکانی خۆی کۆکردەوە و ڕاستی جەنگەکەی پێ وتن، گەر بەم شێوە شەڕ بکەین بە چەند ڕۆژێک هەموومان لە ناوەبەن. ئەوانیش وتیان ئەی چارەمان چییە؟ ئەیژوتی ئەم شەو شەبەی خونیان لێکەین ئەوانیش وتیان زۆر باشە دێوێ کە لە دڵ دا ئیسلام ببوو دوای کۆبونەوەکە خۆی دزیەوەو خۆی کرد بە دەواری شا غەریب و شای پەریان دا کڕنوشی برد وتی گەورەم من جەلەندم ناوە ئەم شەو پاشامان کۆبونەوەی پێکردین و بڕیاریان داوە دوای نیوە شەو شەبەی خونتان لێبکەن. دەستخۆشیان لە جەلەن کرد و ئەو گەڕایەوە ئەم جامەر عەشا ڕووی کردە غەریب شاوتی چارمان چییە ئەیژوتی ئێمە زووتر پەلاماریان ئەدەین شێت و هاریانەکەین پش بە یزدانی پاک بە زیندویان ناهێڵین یەک تاک خێرا سەرکردە و پێشەنگەکانی بەو شەوە کۆکردەوە و فەرمانی پێدان ئەی دێ و درنج و پەریان ئەمشەو خۆتان ببەستن سەد کەس و ڕیز ببەستن بێدەنگ گەمارۆی سەربازگەی دێو و جنۆکەکانی دوژمن بدەن، سەیر بکەن کە لە دەوارەکانیان هاتنە دەرەوە پەلاماریان بدەن، شەبێی خونیان لێ بکەن، بە دەنگی بەرز هاوار بکەن اللە اکبر، ئەمجا بکەونە شەڕ. ئەو شەوە پەنایان بۆ خوا برد هێرشیان کرد. لەو کاتەدا کە هاتبوونە سەر دەوار و ڕەشماڵەکانی، ئیسلامەکان ئەو شەوە تێک ڕژان، زۆریان لە بێدینەکان کوشت، ئەوانەی نەکوژران بەرەو دۆڵ و بیابان هەڵاتن. شا مرعش و شا غەریب سوپاسی خۆیان کرد کە خۆر هەڵات ڕووناک بۆ شار و دێهات سوپای ئیسلام سەفەریان کرد بەرەو شاری عەقیق و تەلاری زێڕین شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو شەهرەزاد وتی کە بەرقان ئەو هەموو سەربازەی کوژرا جەنگەکەی دۆڕان ڕووی کردە شاخ و هەڵات لەوێوە چووە مەملەکەتی خۆی و ئەو بڕە سەربازەی کە هەڵاتبوون کۆکردەوە پێی وتن، ئەبینن ئێمە جەنگمان دۆڕان، جا ئەبێت پێویستی خۆتان بار بکەن و شوێنم بکەون، با خۆمان بگەیەنینە کێوی قاف، پەنا ببەین بۆ شینە شای پەریان، مەگەر ئەو بتوانێت تۆڵەمان بکاتەوە. ئەوانیش خاو و خێزانیان کۆکردەوە و شتە بەنرخەکانیان بار کرد و بەرەو کێوی قاف سەفەریان کرد. لەو لایشەوە شا غەریب و شا مەرعش گەیشتنە شاری عەقیق و تەلاری زێڕین خۆیان کرد بە شارا سەرنجیان دا چۆڵ و هۆڵ کەسێ نییە لێی بپرسن هەواڵ. ئەمجا شا مەرعش غەریبی لەگەڵ خۆی برد شاری پیشان دا دەروازەی کۆشکەکان نەخشی لە زێڕ پێوە بوو بنمیچی ماڵەکان لە داری سەندەل بوو ئەمجا بە ناو کووچە و کۆڵانەکانی دا زۆر گەڕان دوای چوونە تەلاری زێڕینەوە سەیری ناو ئەو تەلارەیان کرد و سەریان سوڕما. چوار هەیوانی تیا بوو، هەریەکەیان لەوی دی جیاواز بوو. لە ناوەڕاستی دا حەوز و فوارە بوو کە لە زێڕی سوور دروست کرابوو، کە لە سەر کەناری حەوزەکە چەندین شێری زێڕین هەبوو کە ئاو لە دەمیانە و ئەڕژایە حەوزەکەوە. ئەمجا لە سەر تەختی شابەرقان دانیشتن و سەرکردەکان، بە دەوریانەوە بوون مرعشا پرسی نیازی چی تریت ئەیش وتی ئەی شای پەریان سەد سوارم ناردووە بگەڕێن بە شوێن بەرقاندا تاکو شوێنی بکەوین سێ ڕۆژ لە کۆشک دامانەوە سەد دێوەکە گەڕانەوە هەواڵیان دا بە شا غەریب کە بەرقان و پاشماوەی سوپا بەزیوەکەی پەنای بردۆتە لای شینە شای پەریان ئەویش داڵدەی داوە شا غەریب فەرمانی دا لە ماوەی سێ ڕۆژدا سوپا ڕێک بخرێتەوە و ئامادەی سەفەر بن کەچی کۆمەڵە دێوەکەی سەهیمی برایان برد و گەڕانەوەو هەواڵیان دا کە عەجیب خۆی داوەتە سایی شایعرب هۆزی بەنی قەحتان ئەویش داڵدەی داوە نامەیەکی زۆریشی ناردووە بۆ هەرێمەکان و وڵاتەکەی سوپایەکی زۆر زۆری ئامادەی جەنگ کردووە بە نیازی داگیرکردنی عێراقە شاغەریب وتی ڕویان ڕەش بێ گاوران پەیمان بێ کارێکیان پێ بکەم هەر نەبێتەوە مەرعشا وتی ئەی ئادەمیزاد بە حەقی ناوی عەزیم شوێنت دەکەوم و بە سوپا کەمەوە تاکو زاڵ ئەوی بەسەر دوژمناندا بە سەرکەوتوانە ئەگەڕێتە وڵاتی خۆت ئەو شەوە بە نیەتی سەفەر کردنی بەیانی نوستن ڕۆژی دواتر سەفەریان کرد بەرەو شاری مەڕمەڕ و کۆشکی ئەبڵەق ئەم شارە بارق کوڕی فاقع دروستی کردووە کۆشکەکەشی بە جۆرێک دروست کردووە کە خشتێکی زێڕ و خشتێکی زیو بوو کە لە هەموو سەر زەویدا کۆشکی لەم جۆرە دروست نەکراوە دوای ماوەیەک هێندە نزیک بوونەوە کە نیوەڕۆژێکیان مابوو بگەنە شاری مەڕمەڕ، باریان خست و سەربازگەیان پێکەوە نا و دەوار و ڕەشماڵیان هەڵدا. پاشا چەند سوارەیەکی نارد بۆ ئەوەی هەواڵی شارەکەیان بۆ بهێنێتەوە. کە گەڕانە وتیان پاشای مەزن بە هێندەی گەڵای داران، دڵۆپەی باران، جەنگاوەری دێ و درنجی تایە. ئەمجا شامەرعش ڕووی کردە شا غەریب و وتی چی بکەین پاشای ئادەمی؟ غەریب وتی، تۆ سەربازانی دێ و جنۆکەی خۆت بکە بە چوار بەشەوە و بەسەر هەر چوار لای شاری مەڕمەڕدا دابەشیان بکە، با هاوار بکەن اللە اکبر، ئەمجا با پەلە نەکەن لە هێرشکردندا. ئەم کارە دوای نیوەشەو بەڕێوەبەرن، ئەبینن ئەوان بەر ئەبنە یەکتر و لە خۆیان ئەکوژن. ئەمجا شامەرعش پیلانەکەی شا غەریبی بەکارهێنا کە چوار دەوری شارەکەیان گرت دوای نیوەشەو هەموان لە چوار لاوە هاواریان کرد اللە اکبر پەنا بۆ حەزرەتی ئیبراهیم خەلیل بەڵام نەچوونە پێشەوە بۆ شەڕکردن هەر ئەو نەعلەتیان لێدا دێو جنۆکە و گاوران بەو تاریکەشەوە بەربوونە یەکتری زۆریان لێ کوشت کەمیان مایەوە کە ڕۆژ بۆ ئەمجا پەلاماری ئەو کەمەی کەماوەتەوە درا زۆریان لێ کوشتن ئەوانی مانەوە هەڵاتن، شا غەریب و شا مەرعش چوونە کۆشکی ئەبڵەقەوە. کۆشکی چی؟ هەر چۆنێک سەیریانە کرد، هەر سەرسوڕهێن بوو. دیوارەکانی خشتێکی زێڕ بوو، خشتێکی زیو بوو. کۆڵەکەی بلورینی تیا بوو کە بە گۆی زمڕوود نەخشا بوو، حەوز و فوارێکی تیا بوو. ئەو کۆشکی جوان کردبوو، ڕاخەری ئاوریشمی تیا بوو، ئەو کۆشکە هێندەی نەختینەی زێڕ و زیوی تیا بوو لە ژماردن ئەهاتن. ئەمجا چوونە حەڕەمی شینە شای پەریانەوە، ژنەکەیان بینی، هەر زۆر جوان بوو. لە نێو کچەکانی شینە شای پەریاندا کچێکیان هێندە نازک و نازدار بوو، دڵی غەریب بۆی بێ قەرار بوو. لە دەوروبەری ئەو کچە سەد کەنیزەک هەبوو، کەچی تایبەت بوون، جوان و نازک و بەهەیبەت بوون، دامێنی کراسەکانیان بەرز کرابوونەوە، بە دەبووسی زێڕین هەڵواسرابوون.